بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەدەم خەندەی ماتیتەوە میوانی ماڵی ساڵی من هاتیتەوە. ئازیزی سەر بەر ماڵی من بەخێر هاتی سەر دوو چاوم لە پێشوازیتدا وەستاوم لوتکەی بڵندی پەرستش تەزبیحی گر و گاڵی من تەشریفتان سەر هەناسەم بێ ئەمە کۆتایی تاسەم بێ دیدە جوانتر لە فریشتەی خەیاڵی من چەندە جوانە چرپەچرپی کورموژبەران لە ڕکاتەکانی وەترە نزاکانی خەڵوەتگەران لە شەوانی فەڕی قەدرا چەندە جوانتر هەستی پڕچێژی ڕۆژوەوان لە ترپەی دڵی بەربانگە ڕۆحی پاکی بەندایەتی لەگەڵ دەرکەوتنی مانگە لەچکی سپی دایە حاجی کپی پارشێو سینی پڕ لە نانەساجی قورئانەکەی دەست باپیرە مناڵانی دەمبەڕۆژوو تێکەڵ لەگەڵ هاروهاجی سیواکی زار، دەستی بەخشین، فرمێسکی گۆنای تۆبەکەر، خوشکی داپۆشراوی سەنگین. ئای چەند جوانن! ئای چەند جوانن ویردی یاران، ئەشکی باران لە تەک شەونوێژی بێدارا. گەرووی وشک لە تامەزرۆی لوێچێک بەفراوی سازگارا. کۆڕی یارانی قورئانخوێن لە شەوگارە، خشپەی دەستنوێژ، کسپەی دوعا، پۆل پۆل هاتنی فریشتە لە پایتەختی کردگارە. مانگی دڵشاد مانگی دڵشاد تو بی خودا بەڵێن بدە ئەم جارە کە گەڕایتەوە لەگەڵ دادا لەگەڵ شەیپوری جیهادا چۆن لە بەدرا لە نێو ڕم و شیر و خوێنا بڵێسەی عیزەتت هێنا ئەم جارەشیان بروسکەیەکی دی بێنی وەک شاییدانی خواویستی چاوەڕوانین تاریکستانی جاهیلیەت بسوتێنی جارێکی تر چاوەڕوانین مژدەی گلانی تاغوت و شۆڕشی یەکتاپەرستی بکەیتەوە بە مزگێنی یاخی لە پێشوازی ڕەمەزاندا.